بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه برا برزەکانم لە باسی زنجیرە باسەکانی ئەو موخالەفاتانەی کە برای بەڕێزی مسلمانمان دەیکا کە احتیمالە بەهۆی ئەو مخالەفاتانەوە لە هەندێک لە بەشەکانی دین لە دین دەرچێتە دەرەوە لە هەندێکی لە دین ناچێتە دەرەوە بەزەبێ بە کەسێکی یان تاوانبار یان کەسێکی مبتدع بەڵام بە هەندێکی لە دین دەچێتە دەرەوە بەبێەوەی بەخۆشی بزانێ ئەمە زۆر گرنگە پێویستە ئاگامان لێی بێ ئەو مخالەفاتانەی ئەو سەرپێچیانەی کەوا لە ناو کۆمەلگاکەمانە مسلمانان ئەیکەن ئەبێتە دوو بەشەوە بەشێک لەو سەرپێچیانە لەو مخالەفاتانە ئینسان لە دین و ئیمان ئەباتە دەرەوە بەبێ ئەوەی کەسەکە ئاگاشی لە خۆی بێ ینی دێ بە ڕۆژوو دەبێ نوێژ دەکا حەج دەکا شەو نوێژ دەکا لەی لە تولقەدر بە ناخەوێ عیبادە دەکا کەچی ئەمەلەکەی هەمووی بەتاڵە لای خۆی تاالە ئەو زۆر خەتەرە شتێک ئاوهابێ یعنی ماڵوێران بووی یعنی ڕەنجەڕۆ بووی ئەمەشتان بەلاوە سیر نەبێ براکانم خی تاالە لە قورآانی پیرۆزە بۆمان بازەکە خۆیان لە هەموو کەس پێ مسلمانترە خۆیان لە هەموو کەس پێ شوێن کەوتەی دینی خی تەعاالایە کەچی واش نییە لە لای خی تەعاالە ئیمامی ابن جریر بازەکە فەرمێ ڕحمەتی خوای لەبێت کە شەیخی مفەسیرینە ابن جریری طبری کە هەموو علەمای تەفسیر لە دوای ئەو لە کتێبی ئەو تەفسیر دێنە دەرەوە لە ڕیواات کە ئەو هێناوێتی ئەفەرمێ بە کورتی معنای ئەمایەتە ئەوەیە کابرا نەزانە خوا بە نەزانی ئەو شەخصە ناکا بڵێ نەزانە بە نەزانیشی ئەیگرێ یعنی کابرا نازانێت عیبادت چۆن بکە جۆرە عیبادەتێکەکە وا ئەزانێ وا ئەبێ بەس لە دواییە وا دەردەچێت کە خی تەعالا هەموو عیباەتەکەی پوچەڵ کردو تۆش لەشی وەرناگرێت هاتووە نوێژ و ڕۆژوو عیبادەتی کردووە حەج و عمرەی کردووە دوعای زۆر شتی کردووە بەڵام هەندێک شت هەیە کردوێتی ئەو شتانە هەموو ئیشەکەی ئەوانی پوچەڵ کردوێتەوە ئەزان ئەو شتە چییە ئەوە شیرکە شیرک شرک خوا پەنامان بە گەورەترین گوناه لەم کەون و کایناتە ئینە شرکە لە ظلم عظیم چابزانین تاریخی ئەم شرکە چۆن هاتۆ برات ئێمە جاران لە مەکتەبەکانە لەبەرەوەی ئەوروپا و ئەمریکا منهجی بۆ داناوین وایان تێگەیانوین کە ئینسانی یەکەم هیچی نەزانیوە کە ڕوولاڵ بووە بە بەچی داگیرسان و لە ئەشکە و تێکا و بە گیانی ڕووتی و بە بە یعنی نیاندەرتاڵ و ئینسانی یەک ئەم قڕ ئەم ئەم قسە هیچ و پوچانەمان بۆکەن ئێمەش بە ئیسراحەت وەریەگریم ناڵەکانمانە خەینە مەکتە بڕۆ جۆ بگرە بۆ ئەم ئادەمە خوای تعالا دروستی کرد ڕێزی لە ناخستە بەهشت باشە بەهشت هەمووتان بیستوتان ئێمە بۆچی هەوڵێن بۆ بەهشت دنیا چیە لە چاو بەهشتا هەموو حەزارەتی دنیا نوکە دەرزیەک نییە لە بەحرێکا تۆ حساوی بۆ بکەی هەر هەر حساوی و ناکرێت لە بەرامبەر بەهشتا ئەو لەو هەموو خواردن و خواردن و جلو بەرگ و شتە خۆش و بەلەزەتەی بەهشت بینوێتی دوایی لەوێتە خوارەوە بەسەر ئەم زمینە ئایا کە هاتە خوارەوە بە مەمونیاتە خوارەوە سەر زمین ها ئەولادەکانی مەیمون بوون ئەم کوفر و ضلالەتە ئەوروپا و ئەمریکاکە بە مێشتی ئێمەیە لە کتێبەکانە لە مەکتەبەکانە لە حیایە و لە چیا و لە چیە ئەوها فێری مناڵەکانمانەکەن وە کوفر هەر کەسێ وە قوبول کا و کافرە بێ بە خۆت نازانی قوبول یەکە و حەبێک دەرخواتە دێن ئەم ئادەمە عليه الصلاة والسلام خوای تعالی حەوای بۆ دروست کرد فێری ئەوەی کرد چۆن خێزانی هەبێ و معاشرەی خێزانیش بکە بە پاک و تەمیزی بە جوانی بەس بەداخەوە ئەم ئادەمە لە بیری چووکە خی تعالا پێی وتوە لەو شتە مەخۆ خواردی بەڵام حکمەتی خواوە بێتە سەرزەوی کەواتە جیلێک هاتنە سەرزەوی بەڵام ئەرقا جیل بوون لە پێش لە هەمومان شارەزاتر لە هەمومان ئاگاداتر بە ژیانەکانی بە خۆشترین ژیان چکە لە بەهشداتۆتە خوارێکێک لە بەهش بێتە خوارەوە ئێستا گەر تۆ لەو پەڕی ناز و نیعممەتا پەروەەردە بکرێی پاشان بدبن بۆ شوێنێک زۆر ناخۆش بێ هەر خەمە خۆیڵێ بەخوا ئەو شوێنە چەند خۆش بوو منی تیاب ئایا لە بەهشت خۆشتر هەیە کاتە کە ئادەم هاتۆتە خوارەوە بە سەر زەویە بێ هەمووتانەوە بزان ئەم ئادەمە خۆشترین ژیانی لە دەستداوە لەو پەڕی خۆشترین ژیانە بووە پاشان دیسان خی تعاالەکە نردێتی لەسەر ژیانی دنیا ژیانێکی تری دەست پێ کردووە ئەوە بۆ خێزانەکەی لەگەڵی هاتۆتە خوارەوە تە زاوجیان کە کردووە پێکەوە مناڵیان بووە مناڵەکان دووسک کوڕێک و کچێک کوڕێک کوچێک لەولا یاوەتی بێک تا زۆر بوون وردە وردە وردە وردە لەسەر ئیمان و لەسەر خواپەرستی هاتوون یەکەم شت ئیمان بووە کوفر نەبووە ئادەم کافر بکاتۆتە سەرزەوی تەوبەی نەکرد نەیوت خوایە جا من تەوبە خۆی و خێزانی هەردووکی ڕبە ناوەڵم نامفوسەنەوەی لەم تەخفر لە ناو تەرحەمنا لە نەکوونە نەمینە خاسری تەوبەیان کرد خوا تەوبەی قوبڵ کرد یاڵە لەسەر زەوی بمێنەوە هەتا ماوەیەک ئەو ماوەیە لەسەر دین و ئیمان ڕۆیشتون مناڵەکانیان هەمووی لەسەر دین و ئیمان ڕۆشتون ابن عباس بۆمانە جێڕێتەوە ڕزا و ڕحمەتی خوا لە خۆی و باوکیڵێ کانە بین ئادەمەوە و عشرەت و قڕون كلهم على التوحید کاتە بیدایەتی ئینسانیت لەسەر یەک خواپەرستی هاتووە لەسەر شێک و ضلالت ناوەکو بەناو فەیلسوف و نەزان و نەفامەکان پێمان ئەڵێن ئەسڵ لە دنیاە بریتی وە لە جەهل و نەزانی و کوفر و چەند خواپەرستی و ئەو بابەتانە نەخێر ئەسڵ لە دنیاە بریتی وە لێ خواپەرستی ئادەم مشریک بوو ئەدەم بتێ پەرست والعیاذ بالله خوایە پەرست یەک خوایە پەرست ڕۆڵەکانیشی حتا دەقڕن جا دەقڕن دە سەد ساڵیە یا دەجیلا هەر کامێکیان بێ وەکو اختلافێ لە بینی علەما دوایی شیرک دروست بوو لە قەومی کێ یەکەم شیرکێک لەسەر ئەم زمینە دروست بوو لە زمانی نوحا دروست بوو دوای دەقڕن ئەیش سەبەبەکەی بریتی بوو لە چی لە زیادە ڕەوی لە خۆشەویستی پیاوچکان سەیری کە یەکەم شیرک لە چیەوە دروست بووە پێنج پیاوچکیان تیا بوو ئینسانی بە تەقوا و بە ئیمان کە خوا باسییانەکە لە قورآن جل لەوالا ئەم پێنج پیاو چاکە قەدەری خوا بوو لە مانگێکا مردن کە مردن زۆر دڵتەنگ بوون تەمان تۆ پیاو چاکێک لە ناو تا بمرێ بە تایبەتی و پیاوچاکە گەر پێغمبەری خوا بێ یان سەحابە بێ یا لە ئەولیای خوا بێ بێتاقەتە بیاننا شەیتان هات پێیوتن بێتاقەتیتان بەچی دەرکەن وەرن تیمسالیان بۆ دروستکەن تیمسال ئەم تیمسالانە لەناو مەجلیسەکانیانە دابنێن یادیان بکەنەوە بەس بۆ یادکردنەوە ئەو جیلە ڕۆژ جیلێکی کات بە جیلەکەی تری وت با و باپیرتان ئەمەی دروست کردووە بۆ ئەوەی تەماشایان کەن بیریان کەوێتەوە ئێستا ئەمانە بن بە واستە لە بینی ئێوە خوا داوایان لێ بکەن تا لەخوا داواتان بۆ بکەن ئەوانیش هاواری لەو پیاچکان هاواریان لەو پیاوچکان ناکرد بەمە خوا زۆر زۆر زۆر زۆر پێی ناخۆش بوو لەسەر زەویات تەوحید و یەخواپەرستی گۆڕا چونکە ئەوە شیرکە تۆ خوا بپەرستیت و غەیری خوا داوا لە غەیری خوا بکەیت ئەوە لە لای خوا گەورەترین گوناحە لە زینا لە قەتڵ لە گەورەترین جەریمەکانی کە تۆ بە جەریمە ێزانی بچیتە لای دایک بچیتە لای کچ بچی نازانم ماڵی هەتی و خۆی لەوانە هەمووی گەورەتر بۆی خۆی تالا نوحی نردوتی بڕۆ پێیان بڵێ ئەی نوح ئەو پیاوچاکانە کە پیاوچاک بوون یعنی تۆ تەماشاکە بۆ خۆیان پیاوچاک بوون عیباەتی خۆیان کرد ئێوەش عیباەتی خوا بکەن یەکسەر لە خوا داوا بکەن مەچن بیانکەن بەواستە ئەمە یەکەم شیرک بوو لەسەر ئەو عەرزە دروست بوو ئەوها شیرک دروست بوو لە سەرنجامی چیش دروست بوو زیادەڕەوی لە خۆشەویستی پیاوچاکە پیاوچاک لەسەر سرم ڕۆیش بەلای خوا منیش با پیاوچاک بم ئەو داوای لە خواگرد بامیش داوا لە خوا بکەم نیکەم بەواستە هەر کەسێ بکەی بەواستە لە بینی خۆت و خوای تۆ مشریکی هزار حەج و نێژ و ڕۆژ و بگری تۆ مشریکی ئەبدی لە جەهنەمابی لێت قوبول ناکرێت ئەگاتان لەوانەبێ ئەمڕۆ زۆربەی خەڵک لەوەیاژی نوح هەر وتی و ئەوان نەیان بیست عليه سەڵات وسلام هەر وتی و هەر نەیان بیست بە شەو و بە ڕۆژ بە سڕ و بە جەهر هەر کردی و هەر نەیان بیست 950 ساڵ براکانم بیرکەرەوە 950 ساڵ بەم خەڵکاڵێ واز لەم پیاوچاکانە بێنن ڕووبکەنە خوا ئەنجڵن ئەخرەمانە لە لای خوا جاهیان هەیە لە لای خوا ڕێزیان هەیە ئێمە تاوانبارین ناتوانین خۆمان لە خوا داوا بکەین با ئەمانە داوامان بۆ بکەن فەرمی دەی ئەوە بە ئەبدی تۆ لە جەهنەمای نایتە دەرەوە ئەگەر ئەو عقیدەکەت بێ بە قسەیان ناکرد گاڵتەیان پێکرد هەتا خۆی تەعالا بەلافا و هەمویان لام هەمویانی مران هەمویانی خنکان سەر لەنێت تەوحید دەست پێکات ئەو یەکەم تاریخ و مێژووی شیرکە لەسەرم ئەرزەیە پاشان لە زمانی پێغەمەر پێغەمەرەکانی تر یەک یەک خی تعالەکە پێغەمەرێنە ئەو تەوحیدا کاڵە بۆ و شیرک دەستی پێکردەوە ئەوە تا تەمەشاکەی یەکێکتر لە ئەبرەستری پێغەمەرەکان بریتین لە کێ بریتی لە ئیبراهیم ئەویش عینشت بت هەیە و ئەستێرە پەرستی هەیە و ئەولا هەیە و خواژە پەرستن پێیان ئەڵێ بەقسەیان بەقسەی ناکەن دوایی وەرە بۆ قەومی موسا عیجلە پەرستن پێیان ئەڵێ و بە قسەی ناکەن دوایی وەرە بۆ پێغەمەر عیسا کاتێ پێغەمەر عیسا بەرزەکرێتەوە کابرایەکی یهودی بە ناوی پۆلسەوەیەت بە نەسڵانیەکان ئەڵێ کەوا عیسا خوایە ئەبێ بەخوای بزانن یان کوڕی خوایە یا ثالث و ثلاثەیە ئەو عقیدی ئەوانی شت تێکە پاشان لە عومەتی پێغەمەرا سەوسم پێغەمەر هاات ئەو شیرکانی هەموو فڕەیە هەمووی بەتاڵ کردەوە خواشیان ئەپەرست لەگەڵ خوایە غەیری خواشیان ئەپەرست بۆیە ئەبوو جەهل و هەریەک لە ئەبوو لە هەبوو ئومەیە و کێ و کێ ڕێزیان لە ماڵی خوا ئەگرت عیبادەتیان بۆ خوا ئەکرد صدقاتیان نەکرد حەجیان نەکرد پێغەمە ساوسە فەرمی هیچی کەستان قبول نییە ئەبێت تەنها بڵێ لا ئیلاه الا الله محمد رسول الله ئەبێت تەنها عیبادت بۆ ئەللا بکەی نابێ ناوی هیچ کەسێک لە عیباەتەکە تابەری پاشان تەماشای واقعەکەیە کرد ڕێسا و یاسایان بە کەیفی خۆیان بە کەیفی خۆیان بوو فەرمی نابێ بە کەیفی خۆتان بێ بە منهجی خوا بێ بە قسەیان ناکرد پێغەمەر سەل الله وسلم زۆری وت لەگەڵیان بە قسەیان ناکرد بەڵام ئایان پێغەمەرانە لێگەڕان اینجا نقطەی دووەم با تەماشا بکەین طبعا لە دوای پێغەمەری صلی الله وسلم کە تەوحید و ئیمانی هێنا و سابت بوو دەوڵەتی ئیسلام دروست بوو دیسانەوە شیر گەڕایەوە ها لە دەوڵەتی فاتمیەکانە کە بە ناو فاتمین فاتمی نین سەر بە فاتیمە نین ڕزای خوای لەبێت دژمنی دینی ئیسلام بوون لە میسر ڕافیڵەکان ئەمانە هاتن ئەو پەڕی شیرک و ضەلالەتیان کرد بە ناوی دین و ئیمانەوە خەڵکانێکی زۆریان قەتڵ عام کرد لە میسر و لە مەغریب و لەو جێگانی کە بەدەستیانەوە بوو لە سەرنجامە سەلاحەدین ئەیوبی هەمویانی لە ناوبرد نوێژیشیان نەکرد بە حسابی خۆیان هەتا ئێستەی کە ئایبینین تەماشاکەن چی دروست بووە لە تاریخی تازەیە لە مێژووی نوێی ئێستەمانە چی دروست بووە لە جۆرەکانی شرک ئێستا بە دەگمەن ئەبینی کەسێک وەلەو هەر ماوە بەس بە شێوازێکی تر بتێک دروستکە و سەجدەی بۆ بەرە ئێستا و شتە لە لای خەڵک کەمە بەڵام بە شێوەیەکی کە هەیە بە شێوەی ناو هەیە ناو یعنی تۆ تەماشاکە ئێستاوانی کە عبدولقادری گەیلانیان خۆشە بێن تیمسالێکی بۆ دروستکەن کە بیبینەوە یا ڕسمێکی بۆ دروستکەن کە بیبینەوە داوا لە یەکەن لە ڕۆحەکەی داواکەن نەک لە خۆی ئەوە ئەوە شیرکەکەی کە ئەوەش ئێستا حالیان لە هەندێک شوێن ئەیبینی ئەوە ڕسمی عالیە ئەوە ڕسمی حوسینە ها بە تایبەتی ڕافیڵەکانی کافری خوارەوە تەماشاکەی ئەو هەموو ڕسمە ئێران ئەو هەموو ڕسمی دروست کردووە کایبینێ بە ڕیشێکەوە بە ئەوەیەکەوە بە هەیئەتێکەوە ئەبینە یا علی یا حوسین نفسی ئەو حالەتەیە یا لات و منات و هوبەل نفسی ئەو حالەتی تکرار بۆتەوە ئێستا ئەمە دەی لە شێوەیەکی کەشا با بیبینینەوە بریتە لەوەی خەڵکی یەت کۆ بێتەوە لە جێگەیەک هەر هەمویان ئەڵێن کاکە با قەرارێک بین بە کەیفی خۆمان دوور لە خی تعالا دوور لە مەنەجەکەی خی تعالا کە ئەمڕۆ پێوترێت دیموکراتێت و پەرلەمان ئەوە شیرکێکتر لە شیرکەکان ها بەو شێوەش خۆی بینێتەوە ئایا ئێمە محتاجی یاساین برا بە ڕێزەکانم محتاجی یاساین محتاجی شریعەتێکین خوا شریعەتی بۆ نەناردو نەمە شریعەت نییە نامەمان ناوێ دانیشین لە ناو ژوورێکە بە کەیفی خۆمان چیمان پێ خۆش بێ بە زۆرینەی دەنگ ئەوە هەڵبژێری سەیری لیوات کەن هەموو تا نەزانن حاشا لە ڕووتان لیوات شتێکی چەند پیسە لە ئەمریکا تەماشای ولایەتەکانی کرد ولایەت هەیە کۆبوونەوەیان کردووە پەرلەمانەکەیان کاکە لای ئێمە با جایز بێ پیاو بچێتە لای پیاو بەڵێ باش بە زۆرینی دەنگ بەڵێ بە زۆری تەواو بەڵێ دەی دروستە لە ولایەتە ئێستا پیاو مردی پیاوە بە زۆرینەی دەنگ ولایەتێکی تر ئەڵێمە پێما خۆش نییە ئەڵێنە لە ولایەتە نابێ ئەوە بە گوێری قانون نابێت تۆ لیوا بکەیت لە ولایەتە بیکە ها بە کەیفی خۆیانە خوا چی ئەڵێ و چی ناڵێ ئەوە مشکیلە نییە عینەن حاڵەتە لێرەش عینەن حاڵەت ئێمە چوین ڕێگەی یەهود و نەسارامان گرتووە واتە شەریک پیاکردن چ لە ڕوانگەی عیباەتەوە بێ کە تۆ بتێک دروستکەیت و ناوی بنەی فلان کەس و هاواری بۆ بەری کە هەتا هەتا باش لەسەر حرامە یا لە مەزیسێکا دانیشی و ڕوو نەکەیتە خوا و پشتکەیتە خوا بڵێ با بە کەیفی خۆمان شدابنین و هەر کەسێکیش ئەو کەسانە بگەێنێتە ئەو شوێنە شەریکی ئەو کەسەیە لەو شیرکەیە بابزانن ئەمڕۆش پێم وانە هیچ کەسێک لەو مەجالیسانەیە توانی بێتی قورآانێک و حەدیسێک لە ناو ئەو مەجلیسەیە چی لێ بکە بسەپێنێ یا قوبولی بکەن ئەڵێن ئەو مەجلیسە قابلی مناقەشەیە خوش قسە بکە بێ مناقەشەی لەگەڵا بکەین نابێ قوبولی بکەین لەبەرەوە هزار ئیسلامی تیاابێ بەقەڵکی یەک فلز نایە یەک ئاەت یەک ئاەت بڵێ ئەوە بە کەڵک نایە بڵێ ئەو ئاەتە بە کەڵک نایە ئەمە هەمووی واقع ئەبرام ئەی بینی لە بەرچوی خۆتان لەبەرەوە مە تاریخی شیرک بوو هاات هەتا ئێستا ئەم شیرکە تۆ بەچی لێ ڕزگارەبی بۆی بڵێ لا إله إلا الله محمد رسول الله کەواتە بابین مخالفەی ئەو خەڵکە لە تێگەیشتنی ئەم لا إله إلا الله باسکەین لا إله الله کەلیمەیەک نییە بەدەم بوترێ کاتی خۆی هەندێک فیرەقی ئیسلامی هەبوون بە ناوی کەڕامی ئەیانوت چی کە ئەمە غولاتی مرجیان ئەمانە زۆر هەتا بڵێ حتا تەکفیر کراون ئەڵێن چی ئەڵێن تۆ وتت لا اله الا الله کوفریش لە دڵیش تا بێ قەیناکە مهمە تۆ بە زمان بڵێ لا اله تۆ مسلمانی ئایا ئیسلام وای داوا لە ئێمە کردووە یان لە پێش هەموو شتێکا دڵت اینجا زمانت اینجا کردەوە ئەبێ هەمووی مطابق بێ لەگەڵ شارەکەی خۆ نابێ هیچ ڕەبستکەیتەوە لە ناو مەدینە سێ تایفە یەهودی تیا بوو پێشەوەی پێغەمەر بڕۆ عليهەی سەڵات وسلام ئەمانە علی کتاب بوون لەلای عربەکان جێگەی ڕێز بوون مناڵەکانیان ئەنار دەمەدرسەکانیان حجرەکانیان لەلای یەهود تەوراتیان فێرەکردن فێری دینداریە بوون ئەوان دینداریان پێخۆش بوو لەوەی بتپەرستی بکەن کە پێغەمبەر چوو عليه سڵات وسلام ئەوانە هەر لەوێ مابوونەوە ئەولادی ئەو سەحابانە کاتێک کە خیانەتیان کرد یەهود و پێغەمەر دەری کردن سەل الله عليه وآله وسلم ئەوە بۆ ئەولادەکانی ئەوانی کە لەگەڵیان نابوون لەگەڵیان ڕۆشتن ئەوانیش باو باوکو دایک و کەسوکاریان وتیان ورن ورن لەگەڵمان بن لەگەڵ ئەوان مەڕۆن ئەوانە کافرن تیان ئێمە هەر لە بیدایەتەوە وابووین و هەر یەهودیە بین و تەواو ئایا داتە خوارۆ فەرمی زۆریان لێ مەکەن با یەهودی بێت یەهودی بۆی هەیە لەسەر دینی خۆی بمێنێتەوە بە شەرتێک جزیە بە فە کەما یقاتیلونەکم کافە خۆی تعالی ڕێن بە هیچ شێوەیەک ڕێی ناوە مشتیک و کافر و مرتد لەسەر ئەو عەزب مێنێتەوە کە تۆ دەسەڵاتی دەوڵەتی ئیسلام دەبوو نابێت کەس بمێنێتەوە بە بێ ئیمان بەڵام یهود و نەسرانی لەگەڵ مەجووسی کەوانی ژۆک و هەلی کتاب حسابیان بۆ کرێ ئەگەر وتیان جززی ئاەن بەسەر شۆڕی دانیشتن قەیناکە جا ئەوەیە لای کرافیدی ئەما لا ئیکراه فی الدین تۆ بڵێ وەڵا کابرا موسڵما بوو مرتد بۆ بوو بە علمانی بوو بە کافر مارکسی شیوعی هەتا دوای دیموکراتی بڵێ وەڵا قەی ناکە نەخێر شتیوانە حدیث صحیح بخاری فەرمی من بدل دینه فاقتلوه هەر کەسێ دینەکەی بەدل کرد دەبێ بیکوژە بێ ڕئیسی مسلمانان بیکوژێ نابێ مسلمان نەبێ ئەبێ ئللا مسلمان بێ خواوای داناوە ئەرزی خوایە ئاسمانی خوایە نابێ کەس لەو ئاوە هەوای هەڵمژێ ئللا مسلمان نەبێت بێجگە لەوەی کە باسمان کرد ئەوێ لای کرافیدی اینجا فەرمی قد تبين الرشد من الغی ئیسلام و کوفر دەرکەوت بەخوا دیارە هەردووکی جا هەر کەسێک ئەگەر لە پێشە یەکەم جارە بێ کافر بێ بە کافر بە کوفر فمن يكفر بالطاغوت طاغوت هەر کەسێکە بپەرسرێت لە غەیری خوا و ڕازیش بێ بۆ پەرستە عملەکەی هەر هەمووی پوچەڵە بێتەوە لای خوای تعالی بەس ئەوە وتی یا رسول الله هاوار یا عبد القادر هاوار یا رازی بوو علمانی بێ یا رازی بوو دیموکراتی بێ یا رازی بوو ئەمریکی و ئەوروپی بێ یا خۆشی بەوان هات والله یەک زەرڕە خۆشیت بە کافر بێ هزار لەیلەت و قەدر بگری خوا بە سفر بۆ حسابەکە ئەبێ وریای خۆت بی خۆت پاکەیتەوە بڵێ من بۆ خوا بۆ کەس نا محەممەدیش ڕابەرمە کەس ڕابەرم نییە جا ئەوە تاریخی شیرک بوو باسمان کرد چۆن شیرکات سەر زەوی لە پێشا بە ئیمان و ئیسلام هاتووە دوایی شەیتان ئەیەوێ حقدەکەی خۆی لەسەر ئێمە تەنفیز بک براکەم گەورەترین دوژمنی تۆ شەیتانە سوێندی خواردۆ بە عیزەتی خوا وە سوێنەکەشی خستۆتە کارەوە وەخوای تعالاش تەصدیقی کردو بۆ سەرخستنی کارەکەی دەفەرمێ وەلقد صدق عليهم إبليس ظنه دەڵێ والله ئیبلیس ڕاستی کرد خوا فەرمی ئیبلیس ڕاستی کرد زۆربەی ئەو خەڵکەی بە شیرک کە کافر بوو نابرد فلقد صدق عليهم ابليس ظنه کە سوێنی خواوتی خوایە بێ ئەو بەنی ئادەمە هەر هەمووی بۆ جەهنم بنێرم هەر هەمووی تووشی شیرک و ضلالت کەم خوای تعالی ڕاستی کرد ناڵێ درۆی کرد ئللا کەم یەک نەبێ ئەو کەمە کێیە کاڵێ بەس خوا هەمووی درۆیە ئەگەر ئێمە ئەو ڕەوا بڵین دەبێ اینجا چی بکەین نقطەی دووەم تەماشاکەن خی تعالا هەر پێغەمەرێکی نردبێت چۆن نردێتی برا بەڕێزەکان بڕدانیشە لە ماڵە بخەوت تەزبیحێ بگرە بە دەستە و لا ئیلا ئللا الله تەواو ئەگات لە دنیا نەبێ ئەگات لە ناو جادە و بان و شار و شارۆچکە و حکومڕانی نەبێ بەجیانێڵە بۆ خۆیان با مەلیکەکان بۆ خۆیان بخۆن و تۆش دانیشە نەوەله کاتێک کە پێغەمەرەکان هاتوونی یەکسەر دووچاری کێ بوونەتەوە برا بەڕێزەکە سەرکردەکانی ڕۆژگار بڕۆ بە لای فرعون بڕۆ بە لای پێی بڵێ ئینەه تەغا بڵێ کافرە ئەوە کافر بیهێنەرە ناو دینەکەی خۆتەوە چوو پێیوت ئەتەوێ بدێنم بۆ لای خوا ها اینجا مەقام یەکەم تەماشاکەن لە مەقامی ئینسان لە پێغەمبەران ئەڵێی عەلەیهیم الصلاة والسلام لە صحابە و تابعین ئەڵێی لە صالحین و علەما ئەڵێ یەکەم جار چیان کردووە یەکەم جاراتون بەهێمنی چوونەتە لای سەرکردەکان چونکە کە تۆ سەرکردت گرت وڵاتی شەگری کە سەرکردە عقلی هاتەوە سەر تایمی ئیسلام و ڕێک بۆەوە ئەمرەکا بە خەڵکی ئەو خەڵکەش هەمووی لەسەر دینی ملوکە و یەکەم جار بچۆ بە لای مەلیک بەڵام چۆن بچۆ بە لای بڕۆ بەهێمنی قسەی لەگەڵا بکە پێی بڵێت تۆ پێویستە لەسەرت بێ سەر دینی خوای تعالا ئەوەی تۆ لەسەریت کوفر و شیرک و ضلالەتە بەڵام بە حەق پێی بڵێ مەترسە جا یا ئەتکوژێ یا بە قسە دەکا یا دەربازەبی لەو سیانە زیاتر نییە چوو پێیوت کەچی ئەوی شتی کرد چو ساحری کۆ کردوتی چی پێوتی من معجززە معجززەکانی پیشاوتی تۆ ساحری بەشە تێشانی زانی کە ئەوە سحر نییە ئەویش ساحیرەکانی کۆکردەوە وەرن ئەو پەڕی سحر ئەنجام بەن بزانین بۆی کە موسا ببەزێنی کۆبوونەوە هەمووتان نەزانن تەفاسیلەکەی مەقصد لێرەیە چیرۆکەکە نییە بە درێژی باسیکەین ساحیرەکان بۆیان دەرکەوە کە کاتێک موسا عساگەی هەڵاو هەموو مارەکانی ئەوانی خوارد وتیان وڵام ئەمە ئەو سحر نییە ئێمە هەموو سحرێکمان هێناوە بردو ئەمە سحر نییە بۆی هەموان مسلمان بوون ئەوە بوو فیرعون هەڕەشەی لێ نەکردن هەمووتان هەڵەواسم واتان لێکەم ئازا و بەجەرگ بوون بڕۆ چیەکەی بیکە مەترسە ئەتکوژێت چی تۆ بەلای خوا بەڵام ئەگەر هەر خەریکی بەڵە قوربان بەرە قوربان بیت و دینت بدۆڕێنی هەی قڕ بەسەر دنیاش دەدۆڕێنی ئاخیرش دەدۆڕێنی وێ پێغەمەران ئاواچ ئەی ئەگەر بە قسەیان نەکردوون دوای جیا بۆتەوە هاتووە هەدانە نیشتووە لە شار ڕۆیشتووە خۆی تالا ئیزنیا بڕۆ بۆ ئەو بەر بۆ تۆری سینا لەوێ خۆی و قەومەکەی بە دینی خوا ئەڕۆن بەڕێوە پێغەمەر محەممەد سەل الله وسلم بڕە بۆ لای ئەبووجار لە مەکە یەکەم جار خۆشەڕی لەگەڵ نەکردن وەرە سەرانی قوڕیش ئەمە دینی خوایە وەری بگرن دەی ساڵێ دوان سیان چوار ئەوانیش هەر لێ دە لێ هەتا سیانزە ساڵ دوای ئەوها دانیشێ علەمای گەورە یا خەڵکێکی زۆر دوایان کەوتون شەڕیان لە پێناوی خۆیان کردووە ئەمڕۆ شەڕ لە پێناوی خوایە تیرۆریستیە لای ئەمریکا ئەوروپا وایان نە بڕۆ لە پێناوی فەرج و پارە چی ئەەکەی بیکە تۆ شۆڕژێڕی لە پێناوی ئافرەت لە پێناوی دۆلار چی ئەەکەی بیکە عالمێکیش بە قڕبە یعنی زەڕە بەکاربێنە قمبلەی نەوەی بەکاربێنە تۆ شۆڕژێڕی بەس لەسەر خوا تۆ مجریمی تۆ تیرۆریستی تۆ متەشەدیدی تۆ متەتەڕیفی تۆ ئوسولی تۆ ئەوەی یعنی تێ ناگەم لەسەر خوا بێ گوناح بێ کەچی لەسەر فەرجی ئافرەت لەسەر سنوور لەسەر پارە لەسەر نەو دەبێت شەڕجێڕی بێ کامیان با حەقترێکە تۆ لە پێنای خۆتی بۆ کوژی کامیان با حەقترە وتمان ئەمڕۆ ئینشاءاللە ئەوەی دەشەوی ئەخیر ئەگرێ پێش خۆر ئاوابوون بە چەند دقایقێک لە مزگەوت حاضر بێ لە مەغریبەکە نوێژەکە لێرە بک بۆ ناخوارد نەچێتە ماڵ و ڕەسەن بگەڕێتەوە دوای بمێنێتەوە حتا بانگی بەیانی پێش بانگی بەیانێتێتەوە بۆ ماڵە و پاشێوەکەی خوا دێتەوە ئەوە مانەوەی شەوێکە لە شەوەکانی عتیکاف لە کە ئەم شەو شەوی بیستویەکە و ڕجاوایەکێک بێ لە شەوەکانی لێلێت قەدر بەس نوێژ گەورەترین عمل لە دوای لا اله الا الله پێڵەن وشک پێغەمبەر صلی الله علیه و آله وسلم لە شەوی 27 تا بەس نوێژی کردووە والله ابو ذر الله لە عیشا تا نزیکی پاشە بەس نوێژی کرد بەس نوێژ وشک بووە دە دۆزە تەڕیکە با پێغەمەر وشکە با تەڕیکین گورانیەک نەبوو مۆسیقایەک نەبوو هەل هەلەیەک نەبوو کاکە مەڕێک نەبوو سەری بڕین لە شیشی بەیندەی ڕابێرین بۆ خۆمان